مناڵی فیداکار، ئەستەمبول، دوانزەی نۆڤەمبەری 1966. خوشکی خۆشەویستم زەینەب دوو ڕۆژە نامەکەتم پێگەیشتووە تا ئێستا نەمتوانیوە وەڵامت بدەمەوە چونکە مامۆستاکەمان هێندەی ئەرک بەسەردا داوین دەستمان ناگا سەری خۆمان بخورێنین خۆشەویستی مامۆسای تازە ڕۆژ بە ڕۆژ زیاتر لە دڵمان دەچەسپێ لە بیرتە کە نووسی بووم کە بەڕێوەبەر هاتە ناو پۆل دەمیر چ شەکرێکی شکاند دوای ئەوە هەمووامانزانی کە مامۆستا ڕق لە دەمیر هەڵدەگرێ بەڵام بە پێچەوانەوە نەک تەنەها رق دڵی نەگرتبوو، بەڵکو زۆر پیاوانەش بە دەنگمانەوە هات و زۆر جار چیرۆکمان لە بارەی فیداکارییەوە بۆ دەگەڕێتەوە و دوای رووی پرسیارمان تێ دەکا. دەڵێ لەم داستانە چی تێگەیشتن؟ سەرەنجامێکتان دەست کەوت؟ چ دەرسێکتان لێ وەرگرت؟ دەزانی مامۆستاکەمان بۆ یەندە نێوانی لەگەڵ من خۆشە؟ چونکە لە هەمووان زووتر دەگەمە سەرەنجامی ئەو چیرۆکانەی کە بۆمان دەگێڕێتەوە، هەموو جارێکیش ئافەرینێکم لێ دەکا. دوای ڕوو دەکاتە مناڵەکان و پێویستە ئێوەش وەکو ئەو مناڵی ناوچیرۆکەکە کە بۆم گێڕانەوە لە خۆبردوو فیداکار بن مناڵەکان وردە وردە لەم چیرۆکانە وەڕز بوون بە تایبەتی کە ناچارن مەبەستەکانیان دەربێنن هەر لەبەر ئەمە دوێنێ چیرۆکێکی گێڕایەوە من بە ئارەزوی خۆم و بێپەلەکردن مەبەستەکەی مڕون کردەوە داستانەکەش بم جۆرەیە مناڵێکی لادێی لە کاتی شەڕدا قوتابی سەرتایی دەبێ بۆ ئەوەی ئاگاداری جموجوڵی سەربازانی دوژمن بێ دەچێتە سەر دارسنەوبەرێک و خۆی مادەدا هەرکە لە دوورەوە دوژمنی بەرچاو دەکەوێ بە ئەسپایی دەخزێتە خوارەوە و بە زووی سەربازەکانی خۆیان ئاگادار دەکا بەڵام واڕێک دەکەوێ گولەیەکی دوژمنی بەردەکەوێ بریندار دەبێ بەو حاڵەشەوە هەر خۆی دەگەیەنێتە لای فەرماندە و دوای ئەوەی هەواڵەکەی بۆ باز دەکا لە باوەشی سەر فەرماندا گیانی دەسپێرێ مامۆستا دوای گێڕانەوەی چیرۆکەکە وتی باشە ئەحمد پێم بڵێ چ مەبەستێکمان لەم داستانە دەست دەکەوێ من لە جێی خۆم هەستام و وەڵامم دایەوە وتم مامۆستا ئەم چیرۆکەی گەڕاتانەوە ڕاستە یان گەورەکان دایان ناوە تا مناڵان فێری فیداکاری بکەن مامۆستا لەم پرسیارەی من واقی وڕمە چونکە چاوەڕوانی ئەم جۆرە پرسیارانە نەبوو لێم هەڵوێستەیەکی کرد و وتی ئەحمەد، مەبەستت چییە؟ ڕاست بێ یان هەڵبەسراو چ جیاوازیکی تێدایە؟ من وتم ئەگەر ڕاست بێ باوەڕکردنی زۆر گرانە. مامۆستا وتی بۆچی؟ من وتم پیاو نەمابوو ئەم ئیشە گرنگە ئەنجام بدا مناڵێکی دە دوانزە ساڵان نەبێ؟ من وا تێدەگەم ئەم چیرۆکە ڕاست نەبێ. مامۆستا کە قسەکەی منی بڕی و لە مناڵەکانی پرسی، ئێوەش هەمووتان وەکو ئەحمەد بۆی دەچن؟ ئەم پرسیارە غەڵبەغەڵبێکی زۆری دروست کرد لە ژوورەکەدا. تەلەبەکان وتیان، نا نەخێر، نا مامۆستا نەخێر. تەنها دەمیر لە جێگەی خۆی ڕاپەڕی و وتی، منیش وەکو ئەحمەد بۆی دەچم. مامۆستا زۆر توڕە بوو، ڕووی کردە مناڵەکان. وتی بە ڕای ئێوە بۆچی ئەحمەد و دەمیر بە پێچەوانەی ئێوەوە بیر دەکەنەوە هەر بۆی هەر بۆ ئەوەی خۆیان لە ئێمە هەڵاوێرن و هەمیشە بە پێچەوانەی ئێمەوە وەڵام دەدەنەوە زەنگی دەرەوە لێدرا مامەستا وتی دوانیوەڕۆ جارێکی دی لەم باسا دوێینەوە زەینەب گیان زۆرم پێخۆش بۆ زەنگی دەرەوە لێدرا چونکە لە دەرەوە دەمتوانی ئەو قسانەی لە دڵم دابوون بە ئاسانی بە مامۆستای بڵێم جەنگیز بەلامدا تێپەڕی وتی ها کاکی داناچۆنی سەلمانیش کە بە تەنیشت ئەوە بوو هەڵی دایە وتی ئەگەر هێندە نەزەڕی نابێ لە ڕاستیدا منم وکاتێ بلیمەتی خۆم بەڕووی ئەواندا دەسووم بەڵام ئەم داستانم بەدڵ نەبوو بە پێچەوانەوە مناڵەکان چیرۆکەکەی مامۆستا کاری تێکردبوون لە کاتی پشووی دەرەوەدا زۆربەی مناڵەکان چووبوونە سەر درەختەکانی ناوەڕاستی حەساری قوتابخانەکە و خۆیان کردبوو بە قەڵاوێز هەندێکیشان بەدەم لاسایی دەنگی شەستیریان دەکردەوە لەبەر ئەوەی حەسارەکە درەختی کەم تێدا بوو جێی هەموو مناڵەکان نەدەبۆوە من بە پەنجەرەی ژووری خوارەوە دا چوومە سەر دیوار و لەوێوە لە پشت لوولە پولسکەیەکەوە خۆم دانووستاند جەنگیز و حوسێن لەسەر دارێک شەڕیان بوو حوسێن دەیگوت دەبێ من قەڵاوێز بم جەنگیزیش دەیوت نەخێر دەبێ من بم ئەم فەرمانەیان بە من سپاردووە لە دواییشدا جەنگیز حوسێنی لەسەر درەختەکە بەردایە خوارێ حوسەینیش لە ژێر درەختەکە هاواری لێستا هەموومان بەرەو لای ئەو ڕامان کرد و مامۆستاکانیش گەیشتنە سەری مامۆستای پۆلی دووەم لە حوسەینی پرسی پێم ناڵێی تۆ لەسەر ئەو درەختە چیت دەکرد حوسەین وتی خەریکی پاسەوانی بووم ئاگاداری جموجوڵی دوژمنم دەکرد مامۆستا بەم وەڵامە زیاتر واقی وڕما کام دوژمن بۆ ئێرە گۆڕەپانی بەرەی شەڕە برینەکانی حوسێن هێندە نەبوون سەریان پێچاو برینەکانی دەست و قاچیشان تیمار کرد جەنگیز کە حوسێنی بەردابۆوە هەر لەسەر دارەکە بوو وەکو بینا و ئاو دەلەرزی مامۆستا لە حوسێنی پرسی کێ پاڵی پێوە نای حوسێن وتی کەس پاڵی پێوە نەنام قاچم هەڵخلیسکا و بەربوومەوە ئەم وەزعی حوسێن خستیمە سەر بیر و لێکدانەوە و هۆشی پەرکردم بەم جۆرە کە دوانیوەڕۆ مامۆستا پرسیاری لە قوتابیەکان کردەوە من خۆم بۆڕانەگیرا و هەستام وتم فیداکاری ئیشی مرۆڤی گەورەیە تەنیا ئەوانەی گیانیان پاکە و دەروونیان بێ خەوشە دەتوانن ببنە قوربانی کەسانی دی مامۆستا مۆڵامی منی زۆر پێ خۆش بوو پێشبڕکێیەکی لە نێوان قوتابیانی پۆلی پێنجەمی ئەلف و پۆلی پێنجەمی بادا ڕێخست ئەم پێشبڕکێیە لە نێو قوتابخانەدا دەنگی دایەوە هەر یەکە لە مناڵەکان بە تاسە و کەف و کوڵەوە دەیانویست باشترین داڕشتن بنووسن مامۆستاکەمان زۆر هیوای بە سەرکەوتنی من هەبوو هەمیشە هانی دەدام کە چیرۆکێکی باش بنووسم سێ شەو و سێ ڕۆژان خەریکی چیرۆکەکەم بووم لە پێشدا بۆ باوکم و بۆ دایکمم خوێندەوە باوکم چیرۆکەکەی پەسەند نەکرد بۆ مامیشم خوێندەوە ئەویش هەر پەسەندی نەبوو کورتەی چیرۆکەکە بەم جۆرەیە مناڵێک براکەی زۆر نەخۆش دەوێ هەموو ئەندامانی خێزانەکەی نیگەران دەبن مناڵەکە کە گیانی پاک و سادە و بێخەوش دەبێ هەموو شەو نزا بۆ برا نەخۆشەکەی دەکا خدایە براکەم نەکوژی من بکوژە لە جیاتی ئەو شەوێکیان دێوێکی گەورەی زەبەلاح دێتە خەوی و بەدەنگە ناسازەکەی دەڵێ نزاکەت گیرا بووە و ئەوە هاتووم لە جیاتی براکەت تۆ بەرم مناڵەکە دەست دەکا بە گریان و بە پاڕانەوە وەڵامەداتەوە ناماقوڵیم کرد من ئەمەم هەر تەنها بۆ ناو کردووە وتووە دەنگی هێندە بەرز دەبێتەوە دایکی لە خەوڕا دەپەڕێ و دەپرسێ ئازیزەکەم ئەوە خەونت بینیوە لێفەکەت لەسەر لاچوە و سەرمات بووە بۆیە دەبزڕکێنی بەم چەشنە وشانە دایکی مناڵەکە هێور دەکاتەوە ڕۆژی پێشبڕکێکە مختابیانی پۆلی چوارەم و پێنجەم لە هۆڵەکەدا ئامادەبوون مامۆستاکانی شاتبوون. لە پۆلەکەی ئێمە شەش کەس و لە پۆلی پێنجەمی باش پێنج کەس هاوبەشی ئەم پێشبڕکێیان کردبوو. کاتێ سەرەی من هات و چیرۆکەکەم خوێندەوە، قوتابییەکان هەموو پێکەنین و کەوتنە چەپڵە لێدان. بەڵام لە ڕەنگ و ڕووی مامۆستاکان وا تێگەیشتم کە ئەوانیش بەلایانەوە خۆش نەبووبێ. بۆ دەستنیشانکردنی سەرکەوتووەکان، مامۆستاکان چوونە ژووری خۆیان و قوتابییەکانیش لە هۆڵەکەدا مانەوە. جا زەینەب گیان خۆت بۆ خۆ تار و هاجی مناڵانت دیوە هەر ئەوەندە مامۆستاکان لە هۆڵەکە چوونە دەرەوە هەرا و هۆریا و گاڵتە و گەمە دنیای پڕ کرد ئەم ڕۆژانە لە قوتابخانەدا هەر منداڵە و تیروکەوانێکی بەدەستەوەیە کاغەزێکی لول پێچی بە لاستیکێکی باریکەوە دەبەستێ و دەیهاون ئەم گوللە کاغەزانە هێندە بە ئازارن زیڕە لە پیاو هەڵدەستێنن من دەستم ڕاست نییە تەنانەت ناتوانم بەردێکیش دوو مەتران هەڵدەم مناڵەکان هەمیشە گاڵتەم پێ دەکەن دەڵێن ئەحمەد وەکو کچان بەردەهاوێ. ئەو ڕۆژە کە لەناو هۆڵەکەدا دانیشتبووین، چاوەڕوانی ئاشکراکردنی سەرئەنجامی پێشبڕکێکە بووین، لەپڕ وەکو دەرزی لە پشتی ملم ڕاکن ڕاسڵەکیم. ئاوڕم دایەوە لە پێکەنینی مناڵەکانەوە بۆم دەرکەوت کە ئەم جیزەیە هی تیروکەوان بووە. لە تاواندا پڕم دایە تیروکەوانی هاوەڵەکەی تەنیشتم و فیشەکێکم تێ هاویشت و بەڕێم کرد. ئاخ زەینەب پیاو کە خوا بۆی نەهێنا ئاوا دەبێ هەر لەو کاتەدا بەڕێوەبەر و چاودێر و مامۆستاکان هاتنە هۆڵەکەوە و فیشەکەی ماڵوێران یەکڕاست بە ملی بەڕێوەبەرەوە نووسا بەڕێوەبەر دەستی بە ملیەوە گرت و چاوێکی تووڕەیی بە مناڵەکاندا خشاند مامۆستاکەمان پرسی کێ ئێمەی هاویشت هەر کەسێ بوو با خۆی ئەستێ. من سەرم داخستبوو، نەمدەویست ئەستم. دووبارە وتی، ئەگەر ئەوەی هاویشتی هەڵنەستێ، هەمووتان سزا دەدەم. نیوەڕۆش لێرە بەندتان دەکەم. باسی پێشبڕکێکە و سەرکەوتووان لە بیر شۆوە. من هەستام و وتم من هاویشتم قوربان. بەڕێوەبەر سەیرێکی کردم و وتی تۆ نەبووی. من وتم من هاویشتم بەڕێوبەر دیسانەوە هەر باوەڕی نەکرد وتی من تەماشای هەر کەسێ بکەم دەزانم گوناهکارە یان نا تۆ نەبووی تۆ دەزانی هەموو قوتابیەکان خەریکە سزا بدرێن خۆت کرد بە قوربانی ئەوان ویستت گوناهەکە لە جیاتی ئەوان بخەیتە ملی خۆت من کە ئەم جۆرە نیازەم هەر لە دڵیشدا نەبوو وتم قوربان خوا دەیزانێ بە ئەنقەست ئەم کارەم نەکرد ویستم لە یەکێکی دیکەی بگرم لە دەستم دەرچوو بەر ئێوە کەوت بەڕێوەبەر ڕووی کردە قوتابیەکان و وتی سەیرکەن ئەمە فیداکاریە ئەم هاوڕێی ئێوە نمونەی فیداکاری پیشاندان هەرچەندە ئەویش تیرەکەی نەهاویشتووە بەڵام بۆ ڕزگارکردنی هەمووان گوناهەکەی خستە ملی خۆی بەمە دەڵێن مرۆڤی تەواو بام پێشاتە بۆ هەمووتان ببێتە سەرمەشق و لەبەر ئەمە هەمووتان دەبەخشم لە دواییدا ڕووی لە من کرد و وتی چیرۆکەکەی نووسی بوت زۆر باش نییە بەڵام بەهۆی ئەم کارەوە نمرەی یەکەمت دەدەمێ زەینەب جان دەبینی هیچ شتێک وەکو خۆی نەماوە لە جێی خۆیدا نییە تەنانەت فیداکاریش لەم دەور و زمانی ئێمەدامانەکەی گۆڕاوە خۆزگەم زوو ئەم پلەی سەتاییەم تەواو دەکرد باوکم چونکە بۆ خۆی نەی خوێندووە زۆری پێخۆش بوو من خوێندن تەواو کەم دوای قوتابخانەی سانەویش دەیەوێ بمنێرێتە زانکۆ دوایش نیازی وایە بمنێرێتە دەرەوە بۆ خوێندن لە ئێستاوە لەگەڵ دایکمدا دەمەقاڵەیانە دایکم بەو ڕۆشنە دەرەوەی من قایل نییە و دەڵێ من تاوی جیابوونەوەی دووری تۆم نییە نازانم داخۆ دایک و باوکی تۆشوان سەرکەوتن لەخوای گەورە دەخوازم سڵاوم بە تێگڕای قوتابیەکان بگەیەنە